خوێندن و فێرکردن لاپەڕە سەد و چل و دوو خوێنەر لە کاتی گفتوگۆکەماندا نەمبیست باسی پێداویستی خوێندن و فێرکردن بکەیت لەگەڵ ئەوەشدا ئێمە بەدەست ئەو کام و کۆڕیەوە گیرۆدەین ئەمڕۆکە لە هەند بزاوتێکی نوێ هاتۆتە کایە ئامانجی ئەوەیە خوێندن و فێرکردن بکاتە ناچاری. میهراجا گاکوار لەسەر خاکی خۆی دەستی بەو پرۆسەیە کردووە. چاوەکان لەو کەسانە زەق بوونەتەوە کە پێویستە لەسەریان ڕووبەڕووی ئەو تاقیکردنەوە تازەیە ببنەوە. ئێمە پیرۆزبایی لە میهراجا دەکەین بۆ گرتنەبەری ئەو جۆرە بڕیارە ژیرانەیە. ئایا ئەو هەوڵ و کۆششانە بێسوودن؟ گاندی، گەر شارستانێتیەکەمان بەڕاستی بشێت بە باڵاترین شارستانی لە قەڵەم بدرێت، ئەوا ئەرکی سەرشانمانە کە بەداخێکەوە دان بەوەدا بنێین و بڵێین، هەموو ئەو هەوڵانەی کە لەو بوارەدا دران بەفیڕۆ چوون. هەڵبەت ئەو پاڵپێوەنەرانەی پاڵینە بە میهراجە و سەرانی دیکەوە پاڵپێوەنەری پاک و دڵسۆزانە و شایستەی سەرسوڕمانی ئێمەن. بەڵام لەگەڵ ئەوەشدا ناتوانین ئەوە بشارینەوە کە لە دواییدا شێوەی ئەنجامەکان چۆن دەبێت. داخۆ وشەی ڕۆشنبیر چ مانایەکی هەیە؟ بەو پەڕی سادەیی مانای خوێندەواربوون دەگەیەنێت، واتە هۆکارێکت دەست خستبێت کە بکرێت پێکەوە بۆ کاری چاکە و کاری خراپەش بەکاربهێنرێت. هەمان هۆکار دەتوانرێت بۆ چارەسەرکردن یا کوشتنی نەخۆشێک بەکاربهێنرێت. سەبارەت بە خوێندنیش هەر بە هەمانجۆرە. هەموو تێبینی ئەوەمان کردووە خوێندن ڕۆ و چ ئاستێکی نزم هەنگاو هەڵدەگرێت. تەنها کەمایەتیەک لە شوێنی خۆیدا بەکاری دەهێنن. گەر لەسەر بنەڕەتی تیۆریاکەی من هاوڕا بیت، بۆت دەردەکەوێت کە خراپەکانی خوێندن لە باشەکانی تێدەپەڕێنن. خوێندەوار ئەو کەسەیە بە باشی دەخوێنێتەوە و دەنووسێت. ئاشناکردنی بنەماکانی خوێندن و نووسین و ماتماتیکیش بە منداڵ قۆناغی فێرکردنی سەرەتایی پێکدەهێنێت. ئەو جووتیارەی کە بژێوی ژیانی خۆی بە ئارەقەی ناوچەوانی خۆی پەیدا دەکات، بیرۆکەیەکی گشتیی دەربارەی جیهان هەیە، ئەو زۆر چاک دەزانێت پێویستە بە چ جۆرێک مامەڵە لەگەڵ خزمانی خۆی و ژن و منداڵ و ڕۆڵەکانی گوندە کەیدا بکات، دەرکیش بە بنەما ئاکارییەکان دەکات و پێیانەوە پابەند دەبێت. بەڵام نازانێت ناوی خۆی بنووسێت. تۆ بۆچی دەتەوێت ئەم جووتیارە فێری خوێندەواری بکەیت؟ ئایا خوێندەواری بەختیارتری دەکات؟ ئایا گەرەکتە وای لێ بێت بە بەشی خۆی لە ژیاندا ناقایل بێت؟ گەر مەبەستی تۆ ئەوە بێت ئەوا ئەو هەرگیز ئارەزووی ئەوە ناکات کە خوێندەوار بێت. گەر خۆمان بدەینە دەست دەوژمی بزافی هزری خۆرئاوا، بە چاوپۆشیکردن لە کەڵک یاخود زیان، بە ئامانجێک ڕادەگەین، ئەویش ئەوەیە کە میللەتەکەمان پێویستی بە خوێندن و فێرکردنە. ئێستا با دەربارەی خوێندنی باڵا بدوێم. من خودی خۆم جوگرافیا و گەردوونناسی و ئەندازیاریم خوێندووە. بەڵام ئەو هەمووە بۆچی؟ ئایا ئەوە کەڵکی بە من گەیاند یان سوودی تایبەتی پێ گەیاندم؟ بۆچی ئەو هەموو زانستانەم خوێند و فێریان بووم؟ مامۆستا هکسلی ڕۆشنبیری بەم جۆرە پێناسە کردووە. ڕۆشنبیری ڕاستەقینە ئەو کەسەیە کە لە تەمەنی لاوێتیدا فێری ئەوە بووبێت جەستەی بخاتە خزمەتی ویستیەوە. ئەو کەسەیە کە بە ئاسانی و بە خۆشیەوە هەموو ئەو کارانە کە لە توانای جەستەیدا هەن جێبەجێ دەکات. ئەو مرۆڤە زەین ساماڵەیە کە بە لۆژیکی خۆی وەکی ئەو ئامێرە وایە کە هەموو بەشەکانی لە ڕووی هێزەوە وەک یەک وەهان و بە جۆرێکی سیستیماتیکی کار دەکات. ئەو کەسەیە کە ئەقڵی بە زەینی ڕاستیە بنەڕەتیەکانی سروشت ڕازاوە بێت. ئەو کەسەیە کە بە ویستی بە هێزی خۆی ئارەزووەکانی جڵەو دەکا و بە پیر دەنگی ویژدانی زیندوێوە دەچێت. ئەو کەسەیە کە فێری ئەوە بووە قینی لە هەموو بە سووک تەماشا کردنێک بێ و وەک ڕێزێ بۆ خۆی ڕێز لە کەسانی تر دەنێت. بە بڕوای من تەنها هەر ئەم مرۆڤە سوودی لە ڕۆشنبیرییەکی فراوان بینیوە، چونکە بە سرووشتە بایە و دەزانێت چۆن و بە باشی و بە پێچەوانەشەوە بەکاری دەهێنێت. گەر ئەمەش بێت ڕۆشنبیری ڕاستەقینە ئەوە پێویستە بڵین هەموو ئەو زانستانەی کە پێشان باسم کردن توانای ئەوەیان نەبوو وا لە من بکەن بەسەر هەستەکانمدا زاڵ بم. سەرەنجام نەخوێندنی سەرەتایی و نەخوێندنی باڵا وەک بنەڕەتێک پێویستن چونکە ئەو زانستانە نامانکەنە مرۆڤ و فێری ئەوەشمان ناکەن ئەرکەکانمان جێبەجێ بکەین. خوێنەر، گەر وابێت ئەوا پێویستە لەسەرم ئەم پرسیارە تازەیەت لێ بکەم. باشە چ شتێک توانای ئەوەی پێدایت هەموو ئەوانەم بۆ باس بکەیت؟ گەر خوێندنی باڵات نەخوێندایە ئایا دەتوانی هەموو ئەو شتانەم بۆ شڕۆڤە بکەیت؟ گاندی، پرسیارەکەت لە شوێنی خۆیدایە. وەڵامی منیش بۆی وەڵامێکی سادەیە. من بڕوام وانییە کە ژیانم بێسوود دەبوو ئەگەر خوێندنی سەرەتایی و باڵام نەخوێندایە. هەروەها لەوەش دڵنیا نیم کە قسەی کرد واتە خزمەتی کرد. بەڵام لەبەر ئەوەی کە من ئارەزووی خزمەتکردن دەکەم، هەر بۆیە دەمەوێت لە ڕێگای بەکارهێنانی ئەو زانست و زانینەوە کە خوێندوومن خزمەت بکەم. بەڵام لەگەڵ ئەوەشدا گەر ڕۆشنبیرییەکەم بەکار بهێنم ناتوانم کەڵک بە جەماوەر بگەیەنم، بەڵکو کەڵک بە دەستەی ڕۆشنبیران لە نموونەی تۆ دەگەیەنم. هەر ئەمەشە کە پشتیوانی لە بۆچوونی من دەکات. من و تۆ ئەقڵمان بەهۆی ڕۆشنبیرییەکی چەوتەوە ژاراوی بووە. من زۆر تێکۆشام بۆ ئەوەی لە دەست ئاکامە شوومەکانی ڕزگارم بێت و پێم وابێت لە دەستیشی ڕزگارم بوو. هەر بۆیە هەوڵ دەدەم لە ڕێگای تیشک خستنە سەر ئەو چەوتیانەوە کە ئەم ڕۆشنبیریە لە خۆی گرتووە، کارێک بکەم کە تۆ کەڵک لە ئەزموونەکەم وەربگریت. بەڵام لەگەڵ ئەوەشدا من بە شێوەیەکی ڕەها و دادوەرییەکی بێ چەند و چوون دادوەری زانین ناکەم. بەڵکوو دەڵێم، پێویستە وەکی بت تەماشای نەکەین کە بیپەرستین، چونکە ئەوە وەکی کمادۆکی لێناکات. کمادۆک مانگایەکی ئەفسانەییە وەڵامی هەموو خواستەکان دەداتەوە. لە بەرامبەر ئەوەدا کەڵکی خۆی هەیە و پێویستیشە بزانین چۆن هەستەکانمان ملکەچی گوێڕایەڵی دەکەین و ئاکارمان لەسەر کۆمەڵێک پاڵپشتی تۆکمە دادەمەزرێنین. ئیدی لە دوای ئەوە ئەگەر هەستمان بە خواستێک کرد بەرەو خوێندن پاڵمان پێوە دەنێت دەخوێنین بۆ ئەوەی زانینەکەمان لە ڕێگا باشەکاندا بەکار بهێنین. کاتێک کە ڕۆشنبیریش بە شتێکی کەمالی لاوەکی لە قەڵەم دەدەین بە هەڵەدا نەچووین، هیچ پێویست نییە خوێندن بکرێتە ناچاری، سیستەمی خوێندنی دێرینی خۆمان بەسە بۆ جێبەجێکردنی کارەکە. پێکهێنانی تایبەتمەندییە باشەکان ئامانجی سەرەکی ئەو سیستەمە سەرەتاییەیە. ئیدی هەر شتێک لەسەر ئەو بناغەیە دابمەزرێنێت توند و تۆڵ دەبێت. خوێنەر ئایا پێویستە لە قسەکانت ئەنجامگیری ئەو بکەم کە فێربوونی زمانی ئینگلیزی پێویست نییە بۆ دەستخستنی سەربەخۆیی؟ گاندی وەڵامی من بۆ ئەو پرسیارە بەڵێ و نەخێریشە پێکەوە. چونکە پرسی ئەوەی کە ملیۆنان هندی فێری زمانی ئینگلیزی بکرێن مانای ئەوە دەگەیەنێ کە بە کۆیلە بکرێن. ئەو دامەزراوەیەی کە ماکۆلای دایمەزراند ئێمەی کردە کۆیلە گەل. هەڵبەت من ناڵێم مەبەستی ناوبراو ئەوە بوو، بەڵام ئاکامەکەی بەو جۆرە بوو. ئاخاوتنمان بە زمانێکی بیانی دەربارەی سەربەخۆیی هند جاڕس و نیگەرانمان دەکات. هەروەها جێی خۆیەتی ئاماژەش بۆ ئەوەش بکرێت ئەو سیستەمە پەروەردەییانەی کە ئێمە کاریان پێدەکەین هەر هەمان ئەو سیستەمانەن کە بەهۆی شکستیانەوە ئەوروپایەکان دەستبەرداریان بوون. پەروەردەکاران لای ئەوان هەمیشە پەنا دەبەنە بەر گۆڕان. ئێمەش لەبەر نەزانینمان دەست بە سیستەمەکانی ئەوانەوە دەگرین. ئەوان دەزانن چۆن بە برەودان بە هەر هەرێمێک لە نیشتیمانەکەیاندا پارێزگاری لە کەلەپووری نەتەوەییان بکەن. بۆ نموونە، وڵاتی گەل بەشێکە لە ئینگلتەرا، لەوێندەر کۆششی زۆر دەکرێت بۆ زیندووکردنەوەی زمانی گالی لای گالییەکان لەنێو ئەو بزاوتەدا کە داوای ئەوە دەکات خودی لیود جۆرج خۆی بەشداری کرد ئەدی ئێمە چیمان کردووە بۆ پارێزگاری کردن لە زمانەکەمان؟ ئیدی لە نێوان خۆماندا بە زمانێکی ئینگلیزی شکاو نامە ئاڵوگۆڕ دەکەین کە خودی زانکۆیەکانمان هەست بەوە دەکەن باشترین بیروڕاکانمان بە زمانی ئینگلیزی گوزارش لێ دەکەین هەروەها گفتوگۆ لە نێو کۆنگرەدا بە زمانی ئینگلیزی دەکرێت گەر بارودۆخ لەسەر ئەم تەرزە بەردەوام بێت ئەوە گومانی تێدا نییە لە لایەن نەوەکانمانەوە نەفرین دەکرێین. کولتووری ئینگلیزی ئێمەی کردۆتە کۆیلە و ئەو هندیانەش کە ئەو کولتوورەیان خوێندووە ڕیاکارتر و لەخۆبایی تریان لێ هاتووە و هیچ سڵ ناکەنەوە لە فریودانی گەل و پەخش کردنی تیرۆر. ئایا دروست جێی داخ نییە کە ناچار بین بۆ لەیەکتر گەیشتن لە دادگاکاندا زمانی ئینگلیزی بەکار بهێنین؟ ئایا شورەیی نییە کە پارێزەر نەتوانێ بە زمانی دایک بەرگری بکات و بچێت هانا بۆ وەرگێڕێک بەرێ تاوەکو بیروڕاکانی بۆ سەر ئەو زمانە بگوێزێتەوە؟ ئایا ئەوە بە ئەقڵ ناکۆک نییە؟ ئایا ئەوە نیشانەی کۆیلایەتی نییە؟ ئایا دەبێت لە پای ئەوەدا ئینگلیز سەرزەنشت بکەین یان سەرکۆنەی خۆمان بکەین؟ خۆمان ئەو هندیانەی کە فێری ئینگلیزی بووین خۆمان کە وڵاتەکەمانمان ژێر دەستە لێ کردووە نەفرینی گەل بەسەر ئێمەدا دادەبارێت نەک بەسەر ئینگلیزدا. پێم گوتی کە وەڵامم بۆ پرسیارەکەت بە بەڵێ و بە نەخێریش دەبێت. لەو بەر لایەنی نەرێم بۆ شرۆڤە کردیت، ئەمێستەش لایەنی ئەرێت بۆ ڕاڤە دەکەم. ئێمە بە جۆرێک دووچاری نەخۆشی شارستانێتی بووین تا ئەو ئەندازەیەی کە ناتوانین خۆمان لە پێویستی زانینی زمانی ئینگلیزی بدزینەوە. ئەو کەسانەش کە ئەو زمانە دەزانن لە توانایاندا هەیە لە کاتی پێویستدا بە باشی بەکاری بهێنن. ئێمە لە پەیوەندییەکانمان لەگەڵ ئینگلیز و لە تەک هەندێک لە هاوڵاتییەکانماندا کە ناتوانین بە چەشنێکی دیکە لە یەکتر بگەین زمانی ئینگلیزی بەکاردەهێنین تاوەکو بزانین شارستانێتی نوێ بە چ ئەندازەیەک لە قێز و بە چ ئاستێکی نزمی گەیاندوین. ئەوانەی زمانی ئینگلیزی دەزانن پێویستە لەسەریان بە زمانی دایک ڕۆڵەکانیان فێری ئاکار بکەن. هەروا پێویستە لەسەریان زمانێکی هندی تریان فێر بکەن. سەروەختێکیش کە ئەو ڕۆڵانە گەورە دەبن لە توانایاندا دەبێت زمانی ئینگلیزی فێر بن. لەگەڵ جەخت کردن لەسەر ئەوەی کە فێربوونی پێویست نیە. پێویستە ئامانج لە زانینی ئەو زمانە بۆ دەستکەوت نەبێت، بە تایبەتی پێش دەستپێکردنمان بە فێربوونی، پێویستە بیر لەو شتە بکەینەوە کە دەرفەتی دەستخستنیمان دەدات و ئەو زانستانە چین کە پێویستە بزانرێن و ئەو مەترسییانە کامانەن کە پێویستە خۆمانیان لێلا بدەین. ئیدی بۆ دەردەکەوێت لەو ساتەدا کە ئێمە تیایدا لە گرنگیدان بە بڕوانامەکانیان دادەبڕێین، گوێیەکانی ئینگلیز قوڵاخ دەبن. خوێنەر. بەڵام ئەو دەمە تۆ دەتەوێت لە کانیاوی چ کلتورێک ئاو بخۆینەوە؟ گاندی. پێشان لەو بارەیەوە دوواین. بەڵام جارێکی دیکە بە دوورو درێژی دەگەڕێمەوە بۆ ئاخاوتن دەربارەی ئەو بابەتە. پێموابێت پێویستە لە سەرمان، بە مەبەستی باشکردنیان گرنگی بە هەموو زمانە نەتەوەیەکانمان بدەین. هەرچی ئەو بابەتانەشە کە هەر زمانێک لەو زمانانە توانای زانینمان پێ دەدات، لێرەدا دەرفەتی ئەوە نییە دەربارەیان بدوێین. دانراوە ئینگلیزییە بەنرخەکان پێویستە بۆ سەر زمانەکانی هند وەربگێڕرێن. هەروا پێویستە لەسەرمان دەست لە لافی پێویستی خوێندنی هەموو زانستەکان هەڵبگرین، چونکە فێرکردنی ئایینی واتە فێرکردنی ئاکاری، پێویستە بە پلەی یەکەم بێت. هەموو هندییەکی ڕۆشنبیر پێویستە لەسەری لە پاڵ زارەکەی خۆیدا زمانی سانسگریتی بزانێت، ئەگەر هندۆسی بێ و عەرەبی بزانێت، ئەگەر موسوڵمان بێ و فارسی بزانێت، ئەگەر پارس بێ پێویستە هەمووانیش زمانی هندستانی بزانن. هەندێک لە هندۆسەکان پێویستە عەرەبی و فارسی بزانن و هەندێک لە مسوڵمانان و پارسەکانیش زمانی سانسگریتی بزانن. هەندێک لە هندییەکانی باکووریش پێویستە لەسەریان فێری زمانی تامیل بن. زمانی گشتی هند پێویستە زمانی هندستانی بێت. مرۆڤیش بۆ خۆی ئازادە لەوەی پیتی فارسی بەکار بهێنێت یان پیتی ناگری. بۆ ئەوەی هندۆس و موسوڵمانەکانیش بتوانن لێکدی بگەن، پێویستە هەردوو ڕێگاکەی لەمەڕ نووسین فێر ببن و بزانن. ئەگەر توانیمان ئەوە بکەین، ئەو دەمە ئینگلیزی بە جۆرێکی خۆبەخۆ و بە خێرایەکی بێ سنوور دەسەڵاتی لەنێو دەچێت. خوێنەر، پرسی فێرکردنی ئایینی پرسێکی ئێجگار هەستیارە. گاندی، لەبەر ئەوەی کە ئێجگار گرنگە، هەر بۆیە هەند بێ باوەڕ نابێ و بێباوەڕی تیایدا نەشونما ناکات. پرسی فێرکردنی ئایینی پرسێکی زۆر هەستیارە و تەنها بیرکردنەوە لەو پرسە خۆی خەریکە ئەقڵ و هۆشم بۆ خۆی دەوات. ئەوانەی ئامۆژگارییەکانی ئایینیمان فێر دەکەن، خۆپەرست و جادووگەرن و پێویستە لە خۆمانیان نزیک بکەینەوە. لە سۆنگەی ئەوەوە کە مەلا و دەستوور و بەراهیمەکان جڵەوی کاروبارەکانیان لەنێو دەستدایە، گەر نەیانەوێت بۆ سەر ڕێگای ڕاست بگەڕێنەوە، ئەوا پێویستە لەسەرمان بۆ فێرکردنی ئایینی ئەو سوندێتییە ببەخشین کە کلتوری ئینگلیزی بەخشیوێتی پێمان. ئەمەش کارێکی دژوار نییە و وەک چۆن تەنها کەنارەکانی دەریا پۆخڵی پیسی دەکات، هەروەها تەنها چوارچێوە ئایینیەکان پێویستە پاکژبکرێنەوە. ئەم سەرنجەم بەسەر کۆدا جێبەجێ نابێت. بەڵکو بەسەر ئێمە خۆماندا جێبەجێ دەبێ و پێوستە لێرەوە دەست پێ بکەین. گەر ئێمە بمانەوێت هەندی دێرین بگێڕینەوە، پێویستە لەسەرمان هەند بۆ دۆخی ڕەسەنی خۆی بگێڕینەوە. دواتر شارستانێتیەکەمان نەشونما و داڕووخان چاکسازی و لادانە کۆنەپەرستانە هەمە چەشنەکان بەخۆوە دەبینێت، چونکە خەمی یەکەمی ئێمە پێویستە خۆڕزگار کردن بێت لە دەست شارستانێتی خۆرئاوا، ئیدی ئەوەی کە دەمێنێتەوە لە دواییدا دێت.